شەهرەزاد گێڕایەوە ساعد وتی تر هەردووان نووسیان پێکەوە ڕویان کردە کەناری دەریا من و دوو کۆی لەش خۆمان کرد بە دارستانێکدا ماوەیەک ڕۆشتین یەکێکمان بینی تا بڵی کەڵەگەت سەری درێژ لاقەکانی درێژ، گوێیەکانی درێژ، ڕیشی درێژ. کە ئێمەی بینی زۆر خۆشحاڵ بوو، سڵاوی لێ کردین و پێی وتین وەرن ئەم ئێوارەی میوانی من بن، مەڕێکتان بۆ سەرەبڕم و بۆتانە برژێنم. ئەوانیش کە پرسیان وتی لەو ئەشکەوتەدا ئەژیم لەوێ میوانی تریشی لێیە. ئێمەش بڕوامان پێکرد و بەرەو بناری شاخ بووینەوە، کە گەیشتین چووینە ناو ئەشکەوتەکەوە، ڕاستی وت و کۆمەڵێک میوانی لێ بوو، بەڵام کە سەرنجمان دان هەر هەموویان کوێر بوون، سڵاومان لێ کردن، وەڵامیان داینەوە، ئەمجا یەکێ وتی بێ هێزم، یەکێکی دی وتی نەخۆشم، ئێمەش پرسیمان ئەوە ئەڵێن چی؟ بۆچی نەخۆش کەوتوون؟ ئەوانیش لە ئێمەیان پرسی ئەی ئێوە چین وتمان میوانین وتیان باش ئێوە چۆن کەوتنە ژێر دەستی ئەو مەلعونە لا حولە ولا قوتە ئللا بلا عالی عظیم برایان ئەوە دێوە دێو پیاوخۆرە ئەوە تا ئێمەی کوێر کردووە ئامادەی کردوین بۆ خواردن ئێمەش پرسیمان بەچی کوێرمانەکە کوێرەکان وتیان بانگتان ئەکات و پێتان ئەڵێ ئێستا ئێوە ماندوون جارێ هەندێ شیر بخۆنەوە منیش لە دڵی خۆم داوتم بەخوا بە فێڵ نەبێ لەم بەڵایە ڕزگارمان نابێ چاڵێکم هەڵکەند و سرم داپۆشیەوە و لەسەری دانیشتم دوای کەمێک دێوە مەلعونەکە پەیدا بوو بە کۆمەڵێک جامی پڕ لە شیرە و هات و پێیوتین ئێوە ماندوون جارێ ئەم شیرە بخۆنەوە تاکو خۆم مەڕەکەتان بۆ سرە بڕم و بۆتانە برژێنم منیش جامە شیرەکەم لێوەرگرت و دوای ئەوەی لە لێوانم نزی خستەوە ڕشتمە چاڵەکەوە ئەم جا هاوارم کرد ئەی باوکە ڕۆ کوێر بووم بەدزیەوە سریەکەم پێکەنێ تۆڵێت مەترسە مەترسە بەڵام ئەو دوانەی لەگەڵم بوون شیرەکەیان خواردەوە کوێر بوون ئەم جا هەستا و ڕۆشت دەم ێشکەوتەکەی گرت و گەڕایە و لامان یەکەم جار دەستی برد بۆ شان و قۆڵ و کەڵفتم تا بزانێ ئاخۆ قەڵە و چەورم بەختم یار بوو کە لاواز بووم ئەمجا ئەوانی دی پشکنی خۆشحاڵ بوو کە قەڵەو بوون ئەمجا سێ مەڕی سەر بڕی و پاکی کردن و ئاگری بۆ کردەوە چەند لقەدارە تەڕی پاکرد و کردی بە شیشی گۆشت برژاندن و کەوتە پێوەکردنی پارچە گۆشت و خستنیە سەر پشکۆکان ئەمجاچوو گۆزێک شەرابی هێنا و کەوتە خواردنەوەی کە بەدمەز بوو لە پەوڕوو درێژ بوو بێخەم کەوتە پرخە پرخ لە دڵی خۆم داوتم ئەوە لێ نووست جا چۆن چۆنی بیکوژم ئەمجا بیری شیشەکانم کەوتەوە گەڕام بە ناویاندا گەڕام دوو شیشی ئاسنم دۆزیەوە بردم بۆ ئاگرەکە و خسمە سەر پشوەکان چاوەڕێم کرد تاکو سوور بوونەوە ئەم جانا و قەدی خۆم بەست و دوو شیشە سوورکراوەکەم برد و بە هەموو هێز و توانام کرد من بە هەردوو چاویدا و خۆمدا بەسەریاندا دێوەش لە ئازاری خۆی هەستە سەرپیان و ناڵاندی و پەلاماری دام بەڵام من ڕام کرد نەیتوانی بمگرێ ئەمجا هاوارم کرد بۆ کوێرەکان پرسییم چی بکەم یەکێکیان وتی تاقێکی تایە کە کونەکەی بەسەر دەرەوە داڕوانێ بچۆ ئەوێوە شمشێرێکی تایە هەڵی بگرە بۆ خۆت منیش بە قسەم کرد و شمشێرەکەم هێنا ئەم جا دێوەکە هاواری کرد تۆ هەر کوێرت کردوم و بڕاوەتەوە وەرە بەو شمشێرە بم کوژە منی شمشێرم بڵند کرد کە بیکوژم پیاوەکە هاواری کرد کاری وانەکرد چونکە شمشێرەکەی بەربکەوێت چاک ئەبێتەوە و لە ناومانەبە منیش بە قسەم کرد و چاوەڕێم کرد دوای کەمێک دێوەکە مرد. ئەمجا کوێرەکان وتیان پیاوی چاک بە تۆ چاو تبینێ، دەمی ئەو ئەشکەوتە هەڵچنراوەمان بۆ بکەرەوە با بڕۆین و لەم ئەشکەوتە شوومە ڕزگارمان بێ. منیش پێم وتن هیچ پەلە ناکەین. دێوە کوژراوە و مەترسی نەماوە. با مەڕێک سەر ببڕین تێر لە گۆشتی برژاوی بخۆین، کوێران بە قسەیان کردن چونکەیان زانی ڕێگا دوور و درێژە. دوو مانگ لەو ئەشکەوتە داماینەوە. ڕانە مەڕەکەمان یەکە یەکە سەر بڕی، لە بەروبوومی درەختە بەردارەکانمان خوارد. ڕۆژێکیان لەسەر کەناری دەریا دانیشتبووین لە دوورەوە پاپۆڕێکمان بینی ئەهات، ئێمەش هاوارمان کرد و، سەر و پێچەکانمان بەرز کردە و ڕامان وەشاندن تاکو بمان بینن ئەوانیش دیار بوو ئەیان زانی ئەم دورگەیە دێوی هەیە بۆیە ئەترسان و بە پارێزەوە سەرنجیان ئەداین ئێمەش هاوارمان بۆ کردن کە نەترسن چاوتیژێکیان هاواری کرد برادەرینە با لێیان نەترسین ئەوانیش وەکو خۆمان ئادەمی زادن دێ و درنج نین بەرەبەرە هاتنە پێش ئەمجا سڵاویان کرد ئێمەش وەڵامماندانەوە ئەمجا تێمان گەیاندن کە دێوەکەمان کوشتووە زۆریان پێخۆش بوو دابەزین و میوەیەکی زۆریان کردە پاپۆڕەکەیانەوە و ئێمەش لەگەڵیان سوار بووین سێ ڕۆژ بەسەر دەریاوە سەفەرمان کرد هێندەمان زانی بای دەریا هەڵی کرد و ئاسمان تاریک بوو پاپۆڕەکەی گەیاندە لە پاڵی شاخێکی سەخت هێندەی پاپۆڕەکەی کێشا بە تاشە بەردەکانیدا تاک و تێک و پێکشکان قەدەری خواوا بوو پارچە تەختێکی پاپۆڕەکەم چنگ کەوت و خۆم پێدا هەڵواسی دوو ڕۆژ بەسەریەوە مامەوە لاقەکانم لە ئاوەکەدا ئەجوڵان تاکو خوا یارمەتی دام و نەخنکام و گەشتمە کەنار ئەمجا خۆم کرد بە شارێکدا تاک و تەنیا و نامۆ کەسم ناناسی منیش زۆر ماندوو لاواز بووم برسێتیش زۆری بۆ هێنابووم ناچار خۆم کرد بە بازاڕی شاردا ئەم کۆڵوانەیەم هێنا و خستمە سەردەستم تاک و بیفرۆشم و بە پارەکەی خۆم تێرکەم هەر کەسێ کۆڵوانەکەی ئەبینی هێندەی بەلاوە جوان بوو نرخەکەی زیاترە کرد ئەوە بوو تۆ هاتیت فەرمانت دا کە بمبەنەوە کۆشکی خۆت ئەوانیش منیان گرت و لە زیندانیان تون کردم دوای ئەو ماوە زۆرە تۆیش منت بیرکەوتەوە دیسان منت هێنایەوە بەردەستی خۆت ئەمە بەسەرهاتی من بوو سوپاس بۆخوا کە بە یەک شاد بووینەوە کە سەیفلملوک و تاجلملوک باوکی دەوڵەت خاتون ئەمەیان لە ساعدی گەورە وەزیر بیست زۆریان پێ سیر بوو دواتر باوکی دەوڵەت خاتون شوێنێکی جوانی بۆ سەیفلملوک و ساعدی برایدانە دەوڵەت خاتون زوزوو ئەهاتەلایەن و سوپاسی چاکە و پیاوەتی سەیفلملوکیە کرد جارێکیان ساعدی برای سەیف بە دەوڵەت خاتونی وت لە جیاتی سوپاس کردنی یارمەتی سیف بدە با بە ئاواتی خۆی بگا دەوڵەت خاتونی ژووتی زۆر خەریکم و هەوڵی بۆ دەم تا بە ئاواتی خۆی بگا خوایار بێ شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو کەیەکی زۆر خۆشحاڵ بوو بڕیاری دا بە بەرگی ئاڵ و واڵاوە سەردانی ماڵی باوکی کات و چاو دڵ ڕوونی لێ بکە سەفری کرد کە دەوڵەت خاتون شازە دەبەدی عیبینی بەرەو ڕووی چوو ئاوێزانی بوو ناو چاوانی ماچ کرد شازە دەبەدی عەش بەخێر هاتنەوەی لێ کرد دەوڵەت خاتون و تی شازادە هەرمە پرسا چۆن گەڕاومەتەوە ژیان سەر ئێشەیە شازادە بەدیعە پرسی بەڕاست چیت بەسەر هاات دەوڵەت خاتونوتی کوڕیشی نەشای پەریان هەڵی گرتم بردمی خستمیە ناو کۆشکی تونند و تۆڵی خۆیەوە ئەم جاچی بەسەر هاتبوو بۆی جێڕایەوە باسی سەیفل ملوکی بۆ کرد بە چ ناڕەحەتە کوڕیشی نەشای پەریانی کوشتووە و دواتر دە دەرگای تەختەی ژوورەکانی لێکردوێتەوە و پێکەوە بەستونی و بەلەمێکی لێ دروست کردووە و بە دەریادا سەفەریان کردووە شازادە بەدیعا زۆری پێ سێر بووتی بەو خوایە ئەمە زۆر سەرسوڕهێنە دەوڵەت خاتون وتی حەزەکەم بەسەراتەکەی خۆم بۆ بجێڕمە بەڵام زۆر شەرمەکەم بەدی عجوتی بۆچی شەرمم لەکەی تۆ یەکێکی لە دەستە خوشکانم حەزەکەی تووشی چاکە ببم ئیدی شەرمی چی لەم نەکەی بۆم بگێڕەوە دەوڵەت خاتۆنی ژوتی ڕاستەکەی کاتی خۆی باوکت سندوقێکی بە دیاری نردبوو بۆ حەزرەتی سلەیمانی کوڕی داوت سلاوی خۆی لەبێ لە نێو سندوقەکەدا کۆڵوانەیەکی تیاابێ لەسەر کۆڵوانەکەی ژوێنەی تۆی لەسەر کێشرا بوو دوای ماوەیەک حەزرەتی سلەیمانیش بە دیاری ئەیدا بە شاعسمی کوڕی سەفوان شاعسمیش بە دیاری ئەی بەخشێ بە سەیفلملوکی کوڕی بێەوەی بزانێت چی تێدایە کە سەیفلملوک ئەم سندوقەی کە دیاری باوکێتی ئەیکاتەوە وێنەی تۆ ئەبینێ لەسەر کۆڵوانەکەی ناوی ئیدی عاشق دەبێ ئەکەوێتە سەر سەفەر و ڕێگا گرێ بە کۆڵەوە و تاڵا و ماندووبوونێکی زۆرە چێژێ لە پێناوی تۆدا بەدیعا ڕەنگی سوراڵەگەڕێت و شەرمەکە لە دەوڵەت خاتون و ئەڵێت شتی ئاوا چۆنە بێ ئادەمی زاد و جنۆکە چۆن پێکەگەن دەوڵەت خاتونیش دەست دەکا بە وەسفکردنی سەیفل ملوک باسی شۆخی و جوانی و سوارچاکی و ئازایەتیەکە ئەم جاوتی بۆ خاتری خوا لەبەر خاتری منیش ئەگەر ڕستەیەکیشت لەگەڵ وتوە قسەی لەگەڵ بکە بەدیعەخان وتی نە ئەم قسەیەت لێ بیستم و نە بە قسەتەکەم هەر وەکو ئەوەی هیچی نەبیست بێ ئەو هەموو وەسفکردن و پیا هەڵدانە سوودی نەبوو بۆیە دەوڵەت خاتون دەست و پێی بەدیعەخانی ماچ کرد و زۆری لێ پاڕایە و تەنیا یەکجار خۆی پیشاندا چونکە ئەو پەیمانی پێداوە یارمەتی بدا لەبەر خاتری ئەویش بێ بە قسەی بکە لانی کەم سەیف الملوکیش ئەبینێ دیسان سوێندی دا بە مستیلەکەی حەزرەتی سولەیمان کە بە قسەی بکە دەستەکانی ماچ کردەوە بەدیعەخان ناچار ڕازی بوو پێیوت لەبەر خاتری تۆ یەک جار خۆمی پیشانە دەم کە دەوڵەت خاتون لە سەردان بۆ چۆ لای سەیفلملوک و ساعدی برایی مژدەی پێدا کە بە ئاواتی خۆی گەیشت ئەمجا فەرمانی دا تەختی پاشایەتی بڕازێنەوە، ڕەز و باخ پاک بکەنەوە، گوڵاوپرژێنی ئەو ناوە بکەن، کەنیزەکان ئەو باخە چۆڵ بکەن. بە سەیفلملوک و براکەشی وت، ئێوەش بچنە ناو کۆشک و لە شوێنێکەوە چاودێریی ڕەز و باخەکە بکەن تا بەدیعەخان دێتە سەردانم. سەیف و براکەی چوونە ناو کۆشک، تەختی شاهانەیان بینی. سفرە و خواردن ئامادە بوو مەی و پیاڵە دانرابوو هەردووکیان چوونە سەر تەختەکە و نزیکەی سعاتێک چاوەڕیان کرد سەیف الملوک سەبری سوا بۆیە هەستا و ڕۆیشت چووە هۆڵەکە ساعدی برایشی شوێنی کەوت سەی فەڵگەڕای وتی براکەم شوێنم مەکەوە ناچار ساعد لە هۆڵەکە دانیشت سەیفیش چوە ڕەزوو باخکەوە ساعدیش خەمی لێ هاات بۆیە دوور بە دوور دوای کەوت سەیری کرد براکەی پیاسە کات و زۆر بە تاسەوە ئەم شعرا خوێنێتەوە سلااوت لێبێ بیل بیلەی چاوم ئەزانم لەگەڵ تۆدا گونجاوم سلااوت لێبێ پڕ بە خۆت خەیاڵ لە هەر شوێیەک بیت لادڕاوەستاوم ئێ غیرەت لێ یەکەم نەشم ناسیویت قوربانی تۆم و سەر لە پێ ناوم دڵت ڕەق نەبێ بۆ عاشقەکەت پێش بینینی خۆت من بۆت گریاوم ئەستێرەکانم ژمارە کرد و شەو کۆتا نەبوو هێز و هەناوم ئارامم لەبەر هەڵگیرا بۆ تۆ نابینی سست و خاوە هەنگاوم هێندەی زانی بەدیعەخان پەیدا بوو پێی وت ئێمە لە نزیکبوونەوە ئەترسین لەگەڵ ئادەمیزاددا، چونکە زۆر جاران زیانیان لە سوودیان زۆرترە، خۆ حەزرەتی سولەیمانی کوڕی داود بە خۆشەویستی بەڵقیس خاتوونی مارە کرد کەچی دواتر پشتی تێکرد و یەکێکی دی خۆشویست، سیف الملوکیش وتی گیانەکەم خوا ئادەمیزادەکانی هەموو چونیەک دروست نەکردووە، خوا یاربێ، ئەمبینی چۆن لە ژێر پێتدا گیانم دەرەچێت و ئەبمە کۆیلەت ئەوەش خواشایەتی ئەم پەیمانەم ئەبێ بەدیعەخانی ژوتی کەوا بوو دانیشە بەرامبرم دەستت بخە دەستم سوێن بەدینی خۆت بخۆ منیش سوێندت بۆ خۆم کە خیانەت لە یەکتری نەکەین خوش تۆڵە لەو کەسەمان بکاتەوە کە خیانەتەکە. کە سەیف الملوک ئەمەی بیست دەستی خستە ناو دەستیەوە بەو پەیمانە خۆی بەستەوە ئیدی لە خۆشیاندا باوەشیان پێکدا کرد زۆر بەسەر یەکداگریان ئەمجا هەستانە سەرپیان و کەوتنە پیاسەکردن بە باخەکەدا کەنیزەکێکیش مەی و پیاڵەی لەسەر سینی بەدەستەوە بوو دوور بە دوور بە دوایانەوە بوو دواتر دانیشتن ئەمجا کەنیزەکە لە بەردەمی بەدیعخاندا کڕنوشی برد و ئەویش فەرمانیدا سفرە و خوان ئامادەکرا لەگەڵ سەیف الملوک دەستی کردە خواردن و خواردنەوە سەعاتێک پێکەوە دانیشتن ئەم جا بەدیعە خاتونوتی کە چوویتە ڕەزوباخی ئارمەوە دەوارێکی گەورەی ئەتلەسی سوور ئەبینی کە ناوەکەی لە ئاوریشمی سەوز گیراوە ورە بدە بەرخۆت بچۆ ژوورەوە پیرێژنەگە بینی لەسەر تەختی شاهانە دانیشتووە کە لە زێڕ دروستکراوە چەندین نقێمی تێکراوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزا گێڕایەوە بە دیعەخان وتی بچۆ بەردەمی و زۆر بە ئەدەبەوە سلاوی لێ بکە ئەمجا لەبەر تەختەکەدا جووتێک نەعل هەیە کە بە زێر چنرا و هێڵی زیوینی تیاڵکێشراوە دەستیان بدەرێ و ماچیان بکە و بیان خە بن دەستی ڕاستەوە سرت دابخەون لە بەردەم پیرێژندا ڕابوەستە ئەگەر پرسی لە کوێوە هاتوویت، چۆن گەیشتیتە ئێرە، کێ ئێرەی پیشان دای، ئەو نەعلانەت بۆچی خستە بەردەمت، تۆ هیچ مەڵێ، تاکوو کەنیزەکەم دێت و بۆت ئەپاڕێتەوە، بەڵکوو ئەمە خوایە، خوا دڵی نەرم کات و داواکارییەکانت بەجێ بێنێ. ئەمجا مەرجانە شیبان کرد و پێی وت، ئەگەر منت خۆشەوێ یارمەتی ئەم لاوە بدە و، درێغی لێ مەکە لە بەرامبەر پیرێژندا. ئەگەر ئەمەت بە ئاواتی خۆی گەیاند ئەوا لە کۆیلەتی و کەنیزەکی لەبەر خاتری خوا ئازادت دەکەم، ئیتر متمانەت پێکەم و نهێنی خۆمت لەلا ئەدرکێنم. کەنیزەکەش وتی، ڕووناکی چاوم چیت ئەوێ بۆت جێبەجێ بکەم. بەدیعە خانیش وتی، ئەمەوێت ئەم ئادەمی زادە بخەیتە سەر باڵەکانت و بیگەێنیتە ڕەزوباخی ئارم و لاینەنکم دایکی باوکم، بیبە دەوارەکەی و ئەم لاوە پارێزگاری بکە کە لەگەڵی داچوویتە دەوارەکەوە ئەبینیت دوای سلااو ئەم لاوە نەعلەکانی نەنکم ماچەکات و ئەیخاتە بندەستی خۆی ئەم جانەنکم لێ پرسێ لە چوو هاتوویت چۆن گەشتیتە ئێرە بۆ نەعلەکانت ماچ کردم چیت ئەوێ بۆ جێبەجێ بکەم لەو کاتەدا تۆ بچۆ بەردەمی و سلاوی لێ بکە و پێی بڵێ خاتونەکەم من هێناومە خزمەتت ئەمە کوڕی پاشای میسرا ئەمە بوو چووە ناو کۆشکی شینە شای پەریانەوە و دەوڵەت خاتونی ئازاد کرد ئەم جا بە سەلامەتی گەیان دێو لای باوکی ئەوانیش بە مندا ئەمیان نار بۆ لای تۆ ئێستاش هاتووە مژدەت بداتێ تۆش لەگەڵیدا چاک بە توخوا لایەکی شۆخ و شەنگ نییە ئەم جامە پاشای مڵکی هەموو میسرا ئازا و بەجەرگە هەموو سیفەتێکی باشی تایە ئەگەر پرسی چیت ئەوێ تاک و بۆت جێبەجێکەم تۆیش بڵێ خاتونەکەم ڕێز و سلاوی هەیە بۆتان و ئەپرسێ تاکوکەی ئەو کچەت بە قەیرەی دائەنیت بۆچی تەقللا نادەی وەکو کچانی ترشوو بکە پیرێژنەش پرسی بۆچی من درێغیم کردووە لەو ئاواتەی گەر خۆی ئەیەوێت و کەسێکی خستۆتە دڵیەوە با قسە بکە ئەی کەنیزەک تۆ لە وەڵام دابڵێ کچەکەت ئەڵێت ئێوە بە نیاز بوون بمدەن بەشوو بە حەزرەتی سلەیمانی کوڕی داوت سلاوی خۆیان لەبێ ئەوە بوو وێنەی منتان لەسەر کۆڵوانەیەک بۆ کێشا ئەوە بوو بەنسیبی نەبووم ئەویش کۆڵوانەی بە دیاری نرد بۆ پاشای وڵاتی میسر پاشای میسریش بێوەی خۆی بیبینێ کۆڵوانەکەی بەخشی بە کوڕەکەی کوڕەکەی وێنەی منی لەسەر کۆڵوانەکەی بینی و عاشقم بوو ئەوە بوو سەری خۆی هەڵگرت و پشتی لە دنیا و لە تەختی پاشایەتی باوکی کرد شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەمجا پەریەک هات و مەرجانە فەرمانی پێدا سەیفل ملوک بخاتە سەر باڵەکانی و بیبە پەریەکەش بە سەیفی وت وەرە سەر باڵەکانم ئەمجا چاوانت بنوقێنە سەیفیش بە قسەی کرد دوای ساعتێک بە سەیفی وت چاوانت بکەرەوە چاوانی کردەوە بە هەموو لایەکدا تا بینین بڕکە هەر ڕز و باغ بوو زۆر جوان ڕازاوە بوو ئەمجا دەوارێکی بینی ڕووی تێکرد کە چووە ناو دەوارەکەەوە زۆر بەڕێزەوە سلاوی کرد پیرێژنەی سەر تەختی پاشایەتی بە خێراتنی کرد ئەمجا سەیری بەر تەختە ڕەوانی پاشایەتەکەی کرد جووتە نەعلە زێڕینەکەی بینی هەڵی گرت و ماچی کردن و خستنیە بن دەستی ئەمجا پیرێژن لێ پرسی ناوت چییە لە کوێ هاتوویت کێ تۆ هێنا بۆچی ئەو نەعلانت هەڵگرت و ماچت کردن داوای هەرچێک بکەی بۆ جێبەجێکەم ئەمجا کەنیزەکە هاتە ژوور و سلاوی لێکرد و زۆر شەرمنانە قسەکانی بەدیعی پێوت پیرێژن تووڕەبووتی کەیشتی وابوو ئادەمیزاد و جنۆکە پێکەوە ڕێک بکەون سەیف الملوک وتی، من لەگەڵتام، ئەبمە کۆیلەت، لە خۆشەویستی تۆ دامرم، لە تۆ زیاتر سەیری کەسی دی ناکەم. پیرێژنە سەعاتێک سەری داخست و بیری کردەوە، ئەمجا سەری بەرز کرد و وتی، ئەی کوڕی قۆز، پەیمان ناشکێنی؟ ئەویش پێی وت، ئەرێ بەو کەسەی ئاسمانی ڕاگرتووە، زەوی ڕاخستووە لەسەر ئاو، پەیمان ناشکێنم. ئەمجا پیرێژن وتی، چیت پێویستە، بۆ دەکەم، بەڵام ئێستا بچۆ باخەکەوە، لەو بەرو میوانە بخۆ کە لە دنیادا وێنەی نیە منیش ئەنێرم بە شوێن شەهیال دا بێت و گفتوگۆی لەگەڵ بکەم لە بارەی ئەمەوە پشت بە خوا خێرە بێ چونکە لە قسەم دەرناچێ کچەکەی ئەوت لێ مارەکەم بێ خەم بە کچەکەیت بەنسیب ئەبێ کە سەیفلملوک ئەمەی بیست سوپاسی کرد و دەستی ماچ کرد هەستا و چووە ڕەز و باخکەوە پیرێژنەش سێرێکی کەنیزەکەی کردوتی بڕۆ شەهیالی کوڕم بۆ بدۆزەوە بزانە لە کام هەرێم و جێە بیهێنەوە بەردەستم کەنیزەک ڕۆیشت تاک و شەهیال بدۆزێتەوە زۆری پێنەچوو هێنایە بەردەستی دایکی لەو لایشەوە سەیفل ملوک کەوتە گەڕان بەنێو ئەو ڕز و باخە دڵ ڕفێنەدا هێندەی زانی پێنج دێوی شینە شا بینیان، لە خۆیان پرسی ئەمە لە کوێوە پەیدا بوو، کێ ئەڵێت ئەمە کوڕی شینە شای ئێمەی نەکوشتووە؟ یەکێکیان وتی، وەرن با قسەی لێ دەربێنین، پرسیاری لێ بکەین. ئەمجا وردە وردە بەرەو ڕووی سەیفلملوک هاتن بە پیاسە، سڵاویان لێ کرد و لای دانیشتن، کەوتنە پیا هەڵدانی و وتیان، بەڕاستی درێغیت نەکرد و پیاوانە کوڕی شینە شات کوشت، دەستەکانت خۆش بێ، کابرایەکی زۆردار بوو خوا یارمەتی داویت دەنا ڕزگارت نابوو لە دەستی بەڕاست ئەوە چۆن چۆنی کوشتت سەی فلملو گوتی ئابەم مستیلێ کوشتم کە لە پەنجەمدایە هەر خێرایەکێکیان هەردوو دەستی تون گرت یەکێکی دی هەردوو قاچی پێنجەمیان دەستی خستە سەردەمی تاکو هاوار نەکات و پاسەوانانی پیرێژن نەگەنە سەری و ڕزگاری بکەن. ئەم جا فڕین و زۆر بە پەلە گەیاندیانە بەردەم پاشایان و وتیان، گەورەم، ئەمەش بکوژی کوڕەکەت. پاشا پرسی لە کوێیە؟ وتیان ئەمەیە لە بەردەستتدا. شینەشا پرسی، تۆ پەڕەی دڵی من و ڕووناکی چاوی منت بە ناڕەوا کوشتووە؟ سەیف الملوک وتی، بەڵێ من کوشتوومە، بەڵام لە خۆڕا نەبووە، لەبەر زۆرداری و شەڕانگێزی کوشتوومە. ئەو کوڕەت کوڕانی خەڵکەکەی برد بۆ بیرە کۆنەکە و کۆشکە دامەزراوەکە لە باوک و دایکێ کردن. منیش بەم مستیلەیە ڕەوانیم بە دۆزەخ شاد کرد. ئیدی گومانی لەلا نەما کە مە کوڕەکەی کوشتووە. ئەمجا ناردی بە شوێن سەرۆک وەزیرانیدا کە هات پێی وت، ئەمە کوڕەکەی منی کوشتووە چی لێ بکەین باشە ئاخۆ بە پیسترین شێوە بیکوژین یان خراپترین ئەشکەنجەی بدەین گەورە وەزیر وتی هەر ڕۆژەی پارچەیەکی لێکەینەوە یەکێکی دیوتی نا با هەموو ڕۆژێک لێ بدەین یەکێکی دی هەڵی داوتی نابابە لە ناو قەدی دایکەین بە دوو بەشەوە ئیدی لە ئامادەبووان هەریەکە و شتێکیەوت شینە شا سەرکردێکیە بوو زۆر شارەزا بوو ئەو وتی گەورەم من شتێک ئەڵێم تۆش بە ئارەزووی خۆت ئەو سەرکردەی ڕاوشکاری دەوڵەت بوو شینە شەهۆ گوێی لێگرت و بە قسەیە کرد سەرکردەکە هەستا و کڕنوشی بۆ بردووتی پاشای زەمان گەر بیرڕای خۆمت پێ بڵێم لێم تووڕە نابی پاشاوتی بڵێ و بێخەم بە ئەم جاوتی گەورم گەر بە قسەی من نەکەیت و بیر لە قسەکەم نەکەیتەوە ئالم کاتەدا بیکوژی ڕاز نییە چونکە لە بەردەستی خۆتدایە هەر کاتێک ویستت ئەی کوژی پەلەی لێمەکە چونکە ئەمە زاوای شا شەهیالە و یەکێکە لەوان ئەم کوشتنەی کەی کوژی تاکو سەر لە شەهیال شاراوە نابێ بۆ خۆشی دەزانی سوپای ئێمە توانای جەنگینی نییە لەگەڵ ئەو سوپا زۆرەی شەهیال شادە شینەشا قسەکەی پەسەند کرد شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو